بەشی شەشەم. لەسەر کورسیەک دانیشتە بوو تەماشای وێنەکەی مامۆستایا کرد هەر ئەوەندە گوێی لە دەنگم بوو هەڵسایە سەر پێ دەستی دایە جانتاکی کە لەسەر ئەژنۆی داینابوو کردیە قۆڵی وتی سوپاس ئاغا لای دەرگاکە وەستا وەختێ فەرنجیس هاتە دەرەوە دەرگاکەم جووت کرد و بە کلیل دامخست فەرنجیسیش چاوەڕێی ناکرد تام ڕێگاکەی نیشانم دەم دیار بوو کە خۆی شارەزای ڕێگاکەیە بەپێ پلیکانەکانا سەرکەوت و منیش بەدوایە لای دەرگای هۆڵەکە وەستا دەرگاکەم کردەوە و چوومە ژوورێ دەرگاکەم داخستەوە و گڵۆپەکانی هۆڵەکەم داگیرسان هەر ئەوەندە هۆڵەکە ڕووناک بوویەوە چاوم بڕیە دەم و چاوی شوێنی تابلۆی چاوەکانی بە دیوارەکەی بەرامبەر پەنجەرەکەەوە خاڵی بوو ناکاو لەبەر ڕووناکی گڵۆپەکاندا هەستم کرد کەم و کوڕیەک هەیە بەڵام فەرەنگیز هەستی بەوە ناکرد یان لەوانەیە هێشتا بەوەی نەزانیبێت چونکە من لە شتێک دڵنیا بووم ئەوش ئەوەیە ئەم ئافرەتە زۆر وتگوریایە ئەوەندە کارامەشە کە بە ئاسانی دەتوانێت چۆن بێوێ ئاوەها خۆی پیشان بدات گەر پێویستکە دەتوانێت بە تاقەنیگایەکی چاوەکانی بە جوڵەیەکی لێوی بە یەک چرچی نێوچەوانی خۆیوا بنوێنێ کە میهرەبان و هەستناسک و شەیدا و وریایە زۆر کەسی بە لێو خەندەیەک فریوداوە لەوانەیە ویسپێتی وا پیشان بدات کە هیچ شتێک سەرنجی ڕانەکێشاوە بەڵام یەکسەر هەستم کرد هۆڵەکە بەبێ تابلۆی چاوەکانی وەک ئەوەی هیچ کارێکی مامۆستای تێدا نەبێ ئاوەهایە چوومە ناوەڕاستی هۆڵەکەەوە و لای سۆپانەوتیەکەەوە وەستام و ئافرەتەکەم خستە ژێر چاودێری خۆمەوە فەرەنگیز لە دەستە ڕاستەوە دەستی بە تەماشای تابلۆکانی مامۆستا کرد من لە ناوەڕاست داوەستا بووم ئەو بۆ هەرکوێیەک دەچوو من وەردەچەرخام و چاودێریمە کرد بەرامبەر هەندێک لە تابلۆکان تۆزێک دەمایەوە بەسەر هەندێکی تریاندا تێپەڕی ئەم ئافرەتە بینەرێکی ئاسایی نەبوو نەشی دەویست وەک هونەرمەندێک خۆی پیشان بدات لە خۆم دەپرسی کە بۆچی بۆ ئێرە هاتووە ئەمە چە حەزێکە من هەمیشە لە پشتەوەم بینی بەرەو کوێ دەچوو منیش ڕۆ ئەوێ وەردەچەرخام نەم دەویست ئیتر سەیری چاوەکانی ئەم ئافرەتە بکەم سڵم لە نیگاکانیە کردەوە دەمویست لە پشتەوە و دوور لە کەوتنە ژێر کاریگەری ئەفسونی چاو و جوانی ڕوخساریەوە چاودێری جوڵەکانی بکەم هونەرمەند ناهاتە پێش چاو بەڵام وەک ئەوانش نابینرا کە بە سەرسوورمان و دەمداچەقینەوە تەماشای تابلۆکانیانە کرد بەسەر هەندێ لە تابلۆکاندا تێپەڕی جاری وا هەبوو دەمایەوە و ڕادەما ئینجا ناکاو بە چەند هەنگاوێکی خێرا بەرەو تابلۆکەی دی ڕۆشت، دەتگوت بە تەواوەتی تابلۆکان ئاشنا بووە و لە هەر یەکێکیاندا شتێکی ئەدۆزییەوە کە خۆشی ویستووە. لەو ساتەوەی کە هاتە نووسینگەکە، یەکەم جار بوو ئەم ئافرەتە دەمی بچێتە کلیلە تۆبڵی هونەرەکەی مامۆستا کاری لێ کردبێ، یان بیرەوەرییەکانی ڕابردووی، یان هەردووکیان، من وەک هەر فەرماندەی کە پلانێکی داناوە و ئێستا ناتۆزێکی دی چاوەڕی هەواڵی سەرکەوتنە نیگەران بووم و دڵم کەوتبووە پەلەپەل بەڵام دڵنیاش بووم لەوەی کە مەبەستی خۆم دەکەم ڕقم هەڵسا بوو بێئاگایانە لەگەڵ خۆما دوام بە خۆم دەوت بایەخ بە من نادەیت و بێدەربەستیت هیچ حسابێک بۆ من ناکەیت ئاسمان و ڕێسمانم بۆ دەهۆنیتەوە بۆ ئینسانێک کە لەم ژیانەدا منەتی لە هیچ کەس نییە هەر لەبەر ئەمەش زمانی درێژە بۆ ئینسانێک کە دێوانەی مامۆستایە ئینسانێک کە چەندەها شەو خەوی بە چاوەکانی تۆ بینیوە منێک کە هەر لە یەکەم نیگاتەوە لێت تێگەشت موزانیم لەگەڵ کێدا بەرەوە ڕووبوومەتەوە دەبە ئێستا بزانم کێ ناچار دەبێ بە زمانی شیرین قسە بکە بابزانم کێ دەکەوێتە تکاو پاڕانەوە دڵنیابە لە گەیشتن بە مەرام دڵنیا بووم کەچی لەگەڵ ئەوەشدا خۆری دوودڵی دەستی لە لەش و گیانم هەڵناگرت و ژەیەکانی ڕۆحمیانە کرۆشت دەترسام نەبام ئافرەتە بۆ ئەوەی خۆی ئاشکرانەکە هەر ناوی تابلۆی چاوەکانج نەهێنێت ئەو سامانەی وایە من دۆڕام ئەم ئافرەتە خۆویستە نەکات هەر بۆ ئەوی نهێنەکانی ژیانی ڕابردووی بشارێتەوە بە هیچ جۆرێک باسی ئەو تابلۆیە نەکاکە لە هۆڵەکەیان لابراوە ئافرەتە نەناسەکە خەریک بوو لە شوێنی خاڵی تابلۆکە نزیک دەبوویەوە دڵم زیاتر کەوتە پەلەپەل بەڵام لە هەمان کاتا بەسەر خۆمدا زاڵ بووم بلای منەوە مەسلەیەم ئافرەتە مەسلەی مەرگ و ژیان بوو سەرکەوتنم لە ژیاندا بەسرا بوو بە سەرکەوتنمەوە کە خەریک بوو چنگم دەکەوت من ئەگەر نەتوانم نهێنیەکانی ژیانی مامۆستا بە خەڵکی ئێران بگەێنم سوودێکم لە ژیان بینیوە ئەمڕۆ کە ڕۆژی هەوڵ و تێکۆشانە ئەگەر خەڵکی ئێران بزان کە مامۆستا چەند پڕکێش بوو چۆن تێکۆشاوە ئەمڕۆ ئەگەر ئەوە بزان کە نیگارکێشی گەورەی ئێران چۆن لە هەمان کاتدا دەستی لە ڕووداوەکانی وڵاتەکەیدا هەبوو چارەنووسی خۆشی بە چارەنووسی خەڵکی وڵاتەکەیەوە بەستۆتەوە بەڵێ ئەو دەمە بە کەف و کوڵتر دەبن و پتر خۆیان لە قەرەی مەسەلەکان دەدەن و خۆری نائومێدی و بێدەربەستی و کەمتر ناخیانە خوا. پێویستە هونەرمەندەکان بزانن کە مامۆستای نیگارکێش لەسەر چی دوورخرایەوە کەسێک لە ڕۆژگاری ستەمدا کە ڕۆژگارێ بوو باوک بە ترسەوە لەگەڵ کوڕەکەی خۆیان نووست خۆی ڕاگرت و دژ بە ڕژێ مۆستایەوە و ئەمڕۆ لە سای ئەو قوتابیانی کە مامۆستا و نمونونەکانی ئەودایەن ئازادیەکی پتر هەیە لە بەردەمی هەموواندا و هەر مرۆڤ و ئەرچێکی لە ئەستۆدایە بەڵام ئەمە تاقە هۆی دڵڕاوکێکەم نەبوو خۆپەرستیەکەشم ڕۆڵێکی گرنگی هەبوو ئاه ئەو دەمە کە لە هۆڵی مۆزەخانەکەەوە وەستابووم بە چاو شوێن ئافرەتە نەناسەکە کەوتبووم شتەکان لەبەر چاومدا پەش و بڵاو بوون بەڵام ئەمڕۆکە زۆر بە ڕوونی ئەوە بینم بەڵێ دەتوانم بڵێم کە خۆپەرستیەکەشم ڕۆڵێکی گرنگی هەبوو بەڵام بە هەر حاڵ من تاقە کەسێکیش بووم بتوانم پەردە لە ڕووی ژیانی پڕچەرمەسەری مامۆستا لایم من بە قوڵی وردیەوە لە تەواوی تابلۆکانی مامۆستام کۆڵی بوویەوە تەواوی یاداشتەکانی و پەراوێزی کتێبەکانم خوێندبوویەوە کێ دەربارەی ئەم هونەرمەندە هێندەی من ئازاری چەشت بوو خوێنی دڵی خۆی خواردبوویەوە کێوەکو من مامۆستا ناسێ لە ژیانمدا چەند هەوڵمدا تا بم بە هونەرمەند بەدبختانە نەمتوانی هەر بۆیە ئێستا جگە لە خستنە ڕوژیانی مامۆستا چە ئامانجێکی ترم لە بەردەم مانەما و کلیلی سەرکەوتنیشم لەم کارەدا و وا لە دەستی ئەم ئافرەتەیە من ئامادە بووم لە بەردەمیدا بکەومە سەرژنۆ دامێنی بگرم و تکای لێ بکەم داواکەم جێبەجێ بکات ئافرەتەکە گەشتە شوێنی تابلۆی چاوەکانی تەماشایەکی شوێنە خاڵەکەی کرد و تێپەڕی دوو جارگەڕایەوە دەستی لە کەمەری هەڵگرت و سەرێکی بۆ دواوەجێڕا ناکاو لە جێ خۆی داوشک بوو سەری پەنجەیدا لەو تۆزەی کە چوارچەوەی تابلۆکەی جێهێشت بوو سەیەکی منی کرد ڕنگ لە ڕووی پەڕی بوو چاوەکانیە درەوشانەوە وەکەوەی بێ بڵێ دەتەوێ هەڵم خەڵەتێنیت چ فریوێکت لە ژێر سەرایە کوا تابلۆکە بەڵام من ڕووم وەرجێڕا چاوەڕوان بوو قسەیە بکەم بەڵام من لەگەڵیدا سارد بووم دەستم گەرم دەکردەوە تەماشایی گڕی شینی سۆپاکەمە کرد ئەمە ساتی هەڵخریسکانی بوو دەبێ بیهێنمە قسە ئاغای چاودێر لەوە دەچێ شوێنی تابلۆیە خاڵی بێت بەڵێ خانمە شێ بۆچی تابلۆکانی مامۆستا لە هۆڵەکە دەبەنە دەرەوە بەڵێ دەیبەن و جاری وایە ونیش دەوێ یان دەفرۆشرێ بۆ ئەم تابلۆە نافرۆشن بۆ نا چۆن سەبری لێ بڕابوو بڕادەیەک پشۆکا بوو ئەوەی لە دەم و چاویدا پەنهان واشکرا بوو خەمبار هاتە پێش چاو بەڵام من سارد و بێ دەربەست بوو بۆ ناخانم هەموو شتێک دەبێت مامۆستا تابلۆی زۆرە لەمە زیاترە کە ئێستا ئێوە تەماشایان دەکەن دایان بەن و دایان خۆن کەس بە کەس نییە بە هەر حاڵ تابلۆیەک زیاتر یا کەمتر بەلای دەوڵەتەوە هیچ لە مەسلەکە ناگۆڕێت ئەم تابلۆی ئێریان فرۆشتووە ڕەنگە لەوانە شەلای قوتابێ بێ کە دەوێت نقلی بکات بیرتانە کام تابلۆیە نەخێر بیرم نییە دیار بۆم ئافرەتەمە بەستی تابلۆی چاوەکانی بوو هەر ئەوەش هێنایە قسە ڕووی لە من وەرجێڕە سەر لە نوێکەوتەوە تەماشاکردنی تابلۆکان لە بەردەم تابلۆیەکدا کە درێژەکەی دوو مەتری و نیو و پانێکشی مەتروشتێک دەبوو وەستا ئەم تابلۆیەکێک بوو لە کارە جوانەکانی مامۆستا لە ناوەڕاستی تابلۆکەیە کابراایەکی چوارشانەی پۆشتەو پەرداخە بینرێت بەرامبەراوێنەیەک وەستاوە و کڵاوێکی لێوداری بەدەستەوەیە دەم و چاوە پان و پڕ چرچ و لۆچەکەی لاوێنەکەیا دیارە پاڵتۆ درێژ و خاڵخاڵەکەی کابرا سێیەکی تابلۆکەی داگیر کردبوو لای ئاوێنەکەشەوە لەسەر مێزێکی بچووک لەسەر مێزێکی بچووک دارە دەستێکی ئەستور هەڵپەسێرا بوو جگەرەکەش لەسەر تەپڵەکەکە دووکەڵەکە لای ڕاستەوە ئافرەتێکی لاوازی چلو پێ ساڵە دەبینرێ کە خەریکە لە ژوورێکەوە دێتە دەرێ جلەکانی لەبەریا دەگرین سەر و سیمای ئافرەتەکە دڵگیرە بەڵام زۆر خەمبارە لەچکێکی ڕەشی بەستووە و لە ژێر چەناگەیدا گرێی داوە، بەسەر لەچکەکەیدا کڵاوێکی فەرەنگی ڕەشی ئافرەتانەی کردۆتە سەر. دیمەنی ئەم ئافرەتە بەو لەچک و کڵاوە بە ڕادەیەک پێکەنیناوییە کە ئەگەر مرۆڤ بە تەنها ئەم بەشەی تابلۆکە ببینێ پێکەنین دەیگرێت، وەک ئەوەی ئافرەتێکی سەر بە دەرەوە بێت و بیەوێت خۆی بنوێنێت، بەڵام گاڵتەجاڕی بە سیمای ئافرەتەکە خۆیەوە نابینرێ. ئافرەتەکە دەڵێی لە مۆم دروست کراوە و ئەوەندەی نەماوە بتوێتەوە و ببێ بە ئاو. ژێر تابلۆکەیا دەخوێنێتەوە پێکەنینەکەی نامێنێت و کەمێک بیر دەکاتەوە ئەم کابرایە چەند دەربەسی ئەم جەژنە دێت بەو پەڕی جددیەوە خەریکە خۆی بۆ بۆنەیەکی گرنگ ئامادەکە بەڵام بە سیمای ئافرەتەکەەوە ترس و شڵەژانە بینرێت دەزانێت خەریکە خۆی بکاتە گاڵتەجاڕی خەڵکی بەڵام چار چییە دەبێ بڕوات ئەمە دەستورە و دەبێ هەموو لە جەژنی چارشێ و لاداندا بەشدار بن دەبێ هاوسەرەکانیان لەگەڵ خۆیان دابرن پیاوەکە ئەمەی زۆر بەلاوە ئاساییە هەستم کرد ئافرەتە نەناسەکە پەی بە قوڵایی و کارەساتە بردووە کە لەم تابلۆیەدا بەرجەستە کراوە ئەو مەسلەی کەم تابلۆیە دەیخاتە ڕوو ئەوەیە کە بەم جۆرە چارشێو لا نادرێ ئەم ئافرەتە سەر لە نوێ عبا دەداتەوە بەسەریدا و گەر هزار جاریش بۆ ئاهەنگی چارشێو لابردنی ببەن خۆی لە ئەسڵدا چۆنە هەروە ئامێنێتەوە کارامەیەکی سەرسوڕهێنەر لە کێشانی سیمای پیاوەکەی ئابدیەکرێ کە لە ئاوێنەکەیا دیارە سیمایەکی ئارامی هەیە هێشتا دەموچاوی ژنەکەی خۆی بەو جل و بەرگە تازەیە و بەو لەچک و کڵاوە فەرەنجییەوە نەبینیوە، ئافرەتەکە هەست بە تەریقبوونەوە ئەکات، شەرم دەکا بەو شێوەیە تەنانەت خۆی پیشانی مێردەکەشی بدات، دەڵێی بەنێو زەویەکی دڕکاویدا ڕایدەکێشن و ئەوەتانێ هەست بە ئازاری ئەو دڕکەن و تیژانە دەکات کە لە لەشی ڕووتی قاش قاش دەکەن. بەڵام هێشتا هەر چاوەڕێ ئازارێکی زیاتریشە فەرنجیز پرسی ئەم ئافرەتە بۆچی لە ژێر کڵاوە فەرنجەکەدا لە چی بەستووە پێموت لە بیرتان نییە دەستور وا بوو کافرەتان دەبێ بە کڵاوی فەرهەنگیەوە بۆ ئاهنگەکان بچن بەڵام ئەم ئافرەتە نەیتوانیەوە مووی سپیسەری بە بێگانە پیشان بدات باش بڕوانە لە ڕفتە کۆنەکانە بەستویەتی تا هیچ نەبێ گردن و مووەسپەکانی بشارێتەوە فەرنجیز لەو تابلۆیەش تێپەڕی چەند سکێچێکی ئاغا ڕەجەب بە دیوارەوە بوو هەموویانم لە چوارچێوە گرتبوو فەرەنگیز ڕووی تێکردم و من پێش دەسیم کرد وتم خانم ئەمە خزمەتکاری مامۆستا بوو سەیرە ئەم سەیرێ خەریک وام لێ بکە بەستری دا بتەقمەوە خەریک بوو بڵێم تف لەوەی کە تەمسیلەکە بەڵام خۆم ڕاگرت و دەڵی خۆم داوتم سەبرکە ئەم چارشێوە لەسەری تۆش لاچێ هەردەبێ بدهێنمە قسە ئینجا بە دەنگێکی بەرز وتم، بەڵێ خانم ئەم تابلۆیانە هەریەکە و بەسەرهاتی خۆی هەیە، هەریەکە و پەردە لەسەر لایەنێک لە بیر و هەست و سۆز و قۆناغێکی ژیانی مامۆستا هەڵدەماڵێت. بەداخەوە کە ئێوە هەر ئەمڕۆ وەختتان هەیە و ئیدی ناتوان بۆ دیدەنی ئەم پێشانگایە بێنەوە، ئەگینا من بەوپەڕی خۆشحاڵییەوە ئامادە بووم هەندێ لایەنی تابلۆکانتان بۆ ڕوون بکەمەوە. زۆر سپاسگوزار ئەبم بەڵێ هەروەکو فەرمووتان من هەر ئەمڕۆ لە تارانم و سبەینێ دەبێت تاران جێ بهێڵم من زۆر جار لە ڕۆژنامەکان داشتم دەربارەی کارەکانی مامۆستا خوێندووەتەوە بەڵام هەرگیز بواری ئەوەم نەبووە بێم بیانبینم هەم دیسان دەستی بە درۆ کردەوە گەر جڵەویم نەگرتایە وەک سوارچاکی مەدان بە ئارەزووی خۆی دەهات وەچوو یەکسەر بە دوای قسەکەی داوتم تا ئێستا هیچ کارێکی مامۆستاتان نەدیوە پرسیارەکەی من بەلای ئەوەوە شتێکی تازە بوو لەبەر ئەوە کەوتەوە نێو سێلاوی زۆر وتنیشەوە دەرفەتی بیرکردنەوەی نەبوو ماوەیەک بێدەنگ بوو بەڵام ئەم ئافرەتە خاوەن توانایەکی سیر بوو دەیتوانی چۆنی بێوا خۆی پیشان بدا و سەر و سیمای خۆی بگۆڕێ بەڵام هەمان ئەو ساتە بێدەنگیەی هەمان ئەو لۆچی خستە نێو چاوانیەوە هەمان ئەو چاوانی کە بچووکی کردنەوە تیان گەیاندم کە لە ناوە ئەو ئارامە نییە کە دەیەوا پیشانی بدات بە هەر حاڵ نە لە قسە و نە لە زەردەخانەکانیدا نەدەتواندا شتێکی وا هەڵێنجرێ لە وەڵام داوتی بۆ نا چەند ساڵێک لەمەو بە ڕۆژێک هاتم بۆ ئێرە بەڵام زۆر سەرپێیانە تەماشای تابلۆکانم کرد وابزانم چەند تابلۆیەکی تریش لێرە هەبوون دیارە نەماون لەوە دەچێت تەنانەت سەرۆسیمای فراشی قوتابخانەکەشمانت لە یاد مابێت چونکە وەختێ هاتن فەرموتان کە فەڕاشەکەتان گۆڕاوە ئەم تابلۆی کە ئێستا تەماشای دەکەن وێنەیە و ئاغاڕەجەبەیە کە خزمەتکاری مامۆستا بوو پاشانیش بووە فەراشی قوتابخانەکەمان. ئەو جارەی کە بۆ ئێرە هاتن، ئاغا ڕەجەب هێشتا مابوو، تاکە کەسێکیش کە تەواوی ئاگاداری ژیانی مامۆستا بوو، ئەو ئاغا ڕەجەبە بوو. ئەویش ڕۆیشت. چەند چرکەیەک بێدەنگ بووم و پاشان سەرخۆتم. ئافرەتێکیش کە تا ئێستا نەزانراوە کێیە. وەختی ئەوە هاتبوو هەگبەکەم، لە پاش ماوەی تیرەکانم خاڵی بکەم. ڕێک ڕاوەستابووم و ئامادەی هێرش بووم. لەو وردبوومەوە و هەوڵم دەدا هەست بە بچووکترین ڕاچەنینی ڕۆحی بکەم. ئافرەتەکە برۆکانی لێکنا بە حاڵێ دەمی کردەوە دەیویست بە درۆ زەردەخەنە بخاتە سەر لێوی زەردەخەنەکە بە لێوەکانی وشک بوو ئیدی نەی دەتوانی بە سوچیەوە سەیری من کا و شتەکە بە گاڵتەوەەر بگرێت بەڵام هێشتا بەسەر زمان و قسەکانی خۆیدا زاڵ بوو وتی چیرۆکێکی چەند سەیرە کەسیش ئەو ئافرەتە ناناسێت جگە لە من کەسی ترەوە ئافرەتە ناناسێت دەستم لەسەر سۆپاکە لابردوو لە یەکم خشان و هێدی هێدی بەرەو ڕووی فەرنگیز ڕۆشتم و چاوم بڕیە چاوەکانی ڕنگ لە ڕووی پەڕی بوو ئەم جارە سحری چاوەکانی من ئەوی گرت ئافرەتە لە ناسەکە جارێکی دی هێزە لە دەستچوەکانی خۆی کۆکردەوە قاقا پێکەنی بەڵام پێکەنینەکەی ئەو زرنگانەوەی لە جۆمدا نەبوو خەریک بوو دەکشایەوە لێمە ترسا دەمویست لێم دوور بکەوێتەوە بەڵام هەنگاوەکانی من خێراتر بوون دەویست ئەو دەمامکەی بدەم و چاویەوە نابووی نەکەوێت بەڵام لە هەمان کاتا سەرسامی بە چاوەکانیەوە دیار بوو. بیسەرانی بەڕێز ئەڵلقەی شەشەمی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بەیەگەیشتنەوەیەکی تر